بە پشتیوانی خوا سبحانه وتعالی بەردەوام دەبین لەسەر باسکردنی مافە ئیسلامیەکان لە ئەمڕۆدا باس لە مافی هاوڵاتی و هاونیشتیمانی دەکەین لەسەر دەسەڵات و حکوومەت لە ڕوانگەی یاسا قورآانی و فەرموودە شیرینەکانی پێغەمبەرەوە عەلەیهی سەلات وەسەلام کە هەموو قورئان و سوننەت یاسا و ڕێسا و بەرنامەن لە بۆ ژیانی هاوڵاتیان وەکو تاک وەکو خێزان وەکو کۆمەڵگا بە شێوازێکی گشتی لە کاتێکدا ئێمە کە ڕازین ئیسلام بەرنامەی ژیانمان بێت جێگای خۆیەتی بپرسین بۆ ڕازین ئیسلام بەرنامەی ژیانمان بێت چونکە ئیسلام ئەو تاقانە ئایینەیە کە هاتووە لەگەڵ خۆیدا پەیام و بەرنامەیەکی پێیە کە زەرد سەرجەم پێداویستیەکانی مرۆڤایەتی لە خۆ دەگرێت ئاینی پیرۆزی ئیسلام ئەو ئاینەیە کە هاتووە بۆ پاراستنی پێنج شت کە پێی دەوترێت مەقاسیدی شەریعە کە پێی دەوترێت ضروریاتی خەمس کە پێی دەوترێت پێنج پێداویستیە پێویستەکەی ژیانی تاک ژیانی ئینسان ژیانی هاوڵاتی بەڵێ ئێمە کە ڕازین ئیسلام بەرنامەمان بێت لەبەر ئەوەیە کە ئیسلام هاتووە بۆ یەکەمین حفظی دین ئیسلام دین و بەرنمەیە و هەروەها دینی تاک و خێزان و کۆمەلگا دەپارێزێ ئیسلام ئەو ئاینەیە کە ئەوەی پێی بوترێ دین پێی بوترێ ڕێسا و یاسا و بەرنامە هەر کەسێک بە ڕەسمی بە ئاینی خۆی بزانێ ئیسلام ڕێزی لێ دەگرێ با ئاینی خوای پەروەردگاریش نەبێ با ئاینی غەیری ئیسلامیش بێ با بتپەرستیش بێ ئیسلام هاتووە بۆ پارێزگاریکردنی دین بە تایبەتی دینی ئومەتی موسڵمان پاشان هاتووە بۆچی بۆ پارێزگاریکردنی حفظ النفس تا نەفسەکان پارێزراو بن خوێنیان بە هەدەر نەڕوات خوێنی ئینسانەکان نەڕژێ بۆیە قورئان لە یەکێک لە یاساکانیدا دەفەرموێت ومن قتل الناس هەر کەسێ کەسێ بکوژێ فەکەئەنەما قتل الناس جەمیعا وەکو ئەوە وایە هەموو سەر زەوی کوشتبێ لە بەرامبەر ڕێزی ئینسانیشدایە دەفەرموێ ومن ئەحیاها هەر کەسێک نەفسێک بپارێزێ فکەئەنما ئەحیا الناس جەمیعا خزمەتی بە ڕۆحی تەواوی مرۆڤایەتی کردووە ئەمە بەڕاستی ڕێزگرتنی ئیسلامە لە نەفسی ئینسان هەر لەبەر ئەمەیە دەبینین لە ئاینی پیرۆزی ئیسلامدا لە بۆ پاراستنی نەفسی ئینسانەکان چەندین حدود و حەد دانراوە پاشان ئیسلام هاتوو بۆ پارێزگاریکردنی حفظ العقل ئیسلام ئاینی عقڵە ئیسلام بە عقڵ مرۆڤەکانی ڕاسپاردووە کە خەلیفایەتی و خیلافەتی سەرزەوی بگرنە دەست ئیسلام ئەو ئاینەیە کە ڕێز لە عەقڵ دەگرێ ئەوەی عەقڵی ئینسان لە باربەرێ و لە ناوبەرێ لە ئیسلامدا حەرام کراوە عارق بۆیە حەرامە چونکە ئینسانەکان بێعەقڵ دەکات شێتێک هەست بەمە دەکات کاتێک گاڵتەی پێدەکەن و دەیانەوێ عارەقی بەنێ پێیان دەڵێ ئەگەر ئێوە عارەق بخۆنەوە وەکو منتان لێ دێ ئەی منێک کە عەقڵم نییە عارەق بخۆمەوە دەبێ چیم لێ بێ بۆیە لە ئیسلامدا عارەق حەرام کراوە پاشان لە ئیسلامدا گەمژەیی جێژی گەلحۆیی حەرام و قەدەغەیە چونکە مسلمان چاوکراوەیە خاوەنی ئەقڵ و ژیریە پاشان چوارەم هاتوو بۆ پارێزگاریکردنی ئەلعرب النسل شەرەف و نامووس، نەوە و وەچە، ڕەگەزنامەی خۆزانین ئەرکی ئایینی پیرۆزی ئیسلامە، دابینکردنی مافی پارێزگاریکردنی شەرەف و نامووس، نەوە و ڕەچەڵەکی خۆت یەکێکە لە مافەکانی تاک لە ئیسلامە کە دەبێ شەرەف و نامووسی پارێزراو بێت. مافی پێنجەم و کۆتایی بریتییە لە، المال، ڕێزگرتن لە ماڵ، دابینکردنی ماڵ، بەخشینی ماڵ بە یەکسانی بە تاکەکان ئەرکی سەرشانی ئاینی پیرۆزی ئیسلامە، کەواتە ئیسلام هاتۆ بۆ پارێزگاریکردنی دین، پارێزگاریکردنی نەفسەکان، پارێزگاریکردنی عەقڵ، پارێزگاریکردنی شەرەف و نامووس، پارێزگاریکردنی ماڵ و ڕێزگرتن لە ماڵ. بۆ پاراستنی ئەمانە ئیسلام بەچی ئێمەی حاڵی کردووە دەبێ ئەمانە پارێزراو بن بەم قورئانە شیرینە ئەم قورئانە بەرنامەی ژیانە ئەم قورئانە کەلامی ڕەب العالەمینە بەڵام ئەم قورئانە یاسایە پێویستە یاسا قورئانیەکان دەربهێنرێ یەکێک لەو یاسایانەی کە ئیمامی بەحەیا و پێشەوای ئازیزمان ئیمامی عوسمان دەفەرموێت ان اللە لیزع بالسلطان ما لا یزع بالقرآن سنەتی خوا وایە ئەوەی بە دەسەڵات دەکرێ بەم قورآانە ناکرێ چونکە ئەم قورآانە پەیڕە و پرۆگرامە دەبێ لەلایەنی حاکم و دەسەڵاتدارانەوە جێبەجێ بکرێ مافی تاک و خێزان و کۆمەلگا لەم قورآانەدا پارێزراو بێت ئیمامی ئیبن کەثیر لە بەرامبەر ئەم قەولەی ئیمامی عوسماندا دەفەرموێت لە تەفسیری ئەم ئایەتەدا وەجعل لی من لەدونکە سولطانا نصیرا ئەفەرمێ کاتێ داوا ئەکەین خوایە سوڵتان و کاربەدەست و حاکمێکمان هەبێ کە سەرخەری دینی تۆ بێ دابین دابینکاری مافەکانی ئێمەی هاوڵاتی بێ ئەفەرموێت دەبێ ئەوە باش بزانین کە حاکمێک ئەم قورئانە پەروەردەی کات ئەوجا دابینکاری تەواوی پێداویستیەکانی ئێوە دەبێ بۆیە حکومت زۆر گرنگە لە ئاینی پیرۆزی ئیسلامدا چونکە حکومت جێبەجێکاری قورئان بێ واتە ضمانەتی هەر پێنج حەقەکەی تاک و خێزان و کۆمەڵگا پارێزراو دەبێت شەقیقی بەڵخی ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ پێمان دەڵێت بۆیە دەسەڵات گرنگە، بۆیە حاکم و خەلیفە گرنگە لە ئاینی پیرۆزی ئیسلامدا، چونکە ڕوودەکاتە هارونە ڕەشید و پێی دەڵێت، خوای پەروەردگار دوو خانووی هەیە، خانووی بەهەشت، خانووی جەهەنم. ئەی هارونە ڕەشید، ئەی خەلیفەی مسوڵمانان، تۆ دەرگاوانی دەرگای جەهەنمی، دەتوانی نێڵی ئینسانەکان بچن بۆ جەهەنم بە سێ شت، یەکەمین بە ماڵ، دوهەمین بە شمشێر سێمین بە قامچی وتی چۆن ئەی شەقیقی بەڵخی پێی وت دەتوانی بە ماڵت ژیانی هاوڵاتیان دابین بکەی مافی هاوڵاتیان بدەی خەڵکی برسی نەبن لە تاو برسێتی پەنا بۆ کوفر بەرن لە تاو برسێتی پەنا بۆ دزی بەرن لە تاو برسێتی پەنا بۆ یەکتر کوشتن بەرن پەنا بۆ گەندەڵی بەرن تۆ خاوەنی شمشێری دەبێ دینی میللەتێت دەبێ خاکی میللەتێت دەبێ سەروەت و سامانی میللەتێت بپارێزی بە شمشێرەکەت قامچیەکەی دەست بۆ ئەو کەسانەی کە پابەد نابن بە یاساوە قامچیەکەی دەست بۆ ڕاستکردنەوەی ئەو کەسانەی کە ڕێز لە یاساکان ناگرن کەواتە ئەگەر ئەمە جێبەجێ نەکەی تۆ دەبی بە کۆسب لە بەردەم دەرگای بەهەشتا و خەڵکی بۆ جەهەنم دەنێری وای بە حاڵت بەڵێ ئیماندارانی ئازیز لەم هەفتەیەدا باس تەنها لە دوو ماف دەکەم کە ئێمە وەکو تاک وەکو هاوڵاتی هەمانە لەسەر دەسەڵات ئەو دەسەڵاتەی کە چەندێ گرنگە لە ئاینی پیرۆزی ئیسلامدا یەکەمین مافمان بریتیە لە حفظ الدین و ان یحکم بالعدل من و تۆی مسلمان من و تۆ وەکو ئینسان مافمان هەیە لەسەر دەسەڵات دەبێ دەسەڵات دینمان بپارێزێ دەسەڵات کاتێک پێی دەوترێ دەسەڵات ئاینی میلەتی ئاینی ئەو خەڵکەی کە لە بەردەستی دایە بیپارێزێ دەسەڵات کاتێک پێی دەوترێ دەسەڵات شانازی بە ئاینی میلەتیەوە بکات دەسەڵات کاتێک پێی دەوترێ دەسەڵات وەکو ئەمریکا بێ ڕازی نییە سەرۆکێکی مەسیحی نەبێ وەکو ئەمریکا بێ لە پالەی دۆلارا نووسیویەتی شانازی بەخواوە دەکەن داوا لە خوا دەکەن پەنا بەخوا دەگرن شانازی کردن بە ئیسلامەوە یەکەمین ئەرکی سەرشانی من و تۆی مسوڵمانە کە دەبێ حاکمی وڵات دەسەڵاتداری وڵات شانازی بکە بە ئاینی میلەتەکەیەوە ئاینی میلەتەکەی بپارێزێ ئەگەر نەی پاراست خیانەتی لە خوا لە پێغەمبەری خوا لە سەرجەم هاوڵاتیانی کردووە باسی مافی مرۆڤمان بۆ دەکات کەواتە خوای پەروەردگار داوامان لێ دەکات دەبێ دەسەڵاتداران بێ جیاوازی ڕەنگ و زمان لەگەڵ هاوڵاتیانە مامەڵە بکەن کام سەرکردەوە مامەڵەی کردووە جگە لە ڕسول الله صلی الله عليه وسلم ئەو پێغەمبەری ئازیزەی لە کاتێکدا هاوڵاتیەک دزییەک دەکات، بێڕێزییەک دەکات، یاساشکێنییەک دەکات، لە ڕێگای واسیتە و لە ڕێگای خۆشەویسترین کەسی پێغەمبەرەوە ئەی پێغەمبەری خوا تخوا فڵان کەس عەفووکە پێغەمبەری خوا تووڕە دەبێ ئەزانن بۆ چونکە یاسا دەشکێنرێ مافی هاوڵاتی پێشێل دەکرێ فەرمووی ئەتەشفع فی حد من حدود الله ئەی خۆشەویستی کوڕی خۆشەویست لای من ئەی ئوسامەی کوڕی زەید سنووری خوا دەبەزێنی سێیەم یاسای پێغەمبەر کەن صلی الله تعالی علیه وسلم کە فەرمووی فرمي والله لو أن فاطمة بنت محمد سرقت لقطعت يدها قسم بذاتي الله ئەگەر ئەو فاتیمەی کە پێغەمبەری خوا لەبەری هەڵدەستا ئەو فاتیمەی کە پێغەمبەری خوا پێی دەفەرموو هەی کچە شیرینەکەم هەی حەو دایکەکەم هەی لە جێی دایکم نێوچەوانی ماش دەکرد فەرمووی قەسەم بەخوا گەر فاتیمەی کچی محەممەد دزی بکات لەقەتەعت خۆم دەستەکانی دەبڕم خۆم دەستی دەبڕم بۆیە بەڕاستی پێغەمبەری خوا صلی الله تعالی علیه و سلم توانی سەرجەم مرۆڤەکان ڕازی بکات چونکە یاسایەکی دادگەری پێبوو سەیری مافی هاوڵاتی بکەن لە ئیسلامدا چەندێک پارێزراوە خوا دەفەرمێن قورئانم دابەزاندووە بە حەق دەبێ حکمی پێ بکرێ بەینە الناس بێ جیاوازی دین و ئاین و ڕەنگ و زمان خوا دەفەرمێ ئەی محەممەد وەلا تەکون تۆ لیلخائینینە خەسیمە نەبی بە پشت و پەنا و داڵدەدانی گەندەڵکاران خیانەتکارانەوانی دزی دەکەن ئەم مسلمانە ڕۆشت لە دین هەڵگەڕایەوە چوو بۆ شاری مەکە هەر لە دزیدا کەوتە خوارەوە و مرد وە هەروەها ئەم کەسەیە ناوی طعمە بوو بە بێدینی و بە کافری مرد چونکە پێغەمبەری خوا صلی الله تعالی علیه و سلم خوا بە وحی ئاگاداری کرد ئەو جولەکە ماڵەکەی نەدزی و با لە ماڵەکەی دابێت کەواتە خاڵی یەکەم بریتیە لە عەدالەت دەسەڵات کاتێ پێی دەوترێ دەسەڵات دەسەڵات عەدالەت لە بەرامبەر هاوڵاتیانی خۆیدا بە یەک چاو سیر بکات هەر ئەمیر و دەسەڵاتدار و پێشەوا و کاربەدەستێ ئەگەر سەرپەرشتیاری ئوموری ئینسانەکان لە ئەستۆ بگرێ ئەگەر شەو و ڕۆژ نەنێتە سەر یەک ئەگەر مافیان دابین نەکات ئەگەر لە پێناوی ئەواندا خەو لە چاوانی نەتۆرێنێ واللە لەگەڵ ئەو ئومەتە مسوڵمانە ناچێتە بەهەشتەوە یەعنی دەچێتە دۆزەخەوە یەعنی ماڵی ئەو بەهەشت نییە با ئیدیعای ئیسلامەتیش بکات ئەگەر مافی هاوڵاتیانی خۆی نەدات سەرکردە دەبێ وەکو ئیمامی عمر بێ ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ ئەو ئیمامی عمرەی دەی فەرموو ناوێرم شەو بخەوم چونکە حەقی خوام پێ نادرێ ئەی چی بڵێم لە بەرامبەر خوادا ئەگەر شەو بنوم ناشوێرم بە ڕۆژ بنوم چونکە حەقی ژێردەستە و ڕەعیەتەکەم لە ئەستۆمدایە کێ دڵی ڕەنجاندوی فەرمی کەس دڵی نەڕەنجاندوم یەک ساڵە یەک شکات نەهاتوەتە لای من من بۆ قاضی بم ئیتر بۆ ناوم قاضی بێ ئومەتێک ڕسول الله پەروەردەی کا و قورآن جێبەجێکە پێویستی بە قەضاوەتی عمەری فاروق نییە بەڵێ مسلمانانی ئازیز ئەمە مافی ئێمەیە لەسەر دەسەڵات کەواتە دەبێ هەموو لایەکمان بزانین دەبێ بەڕاستی میلەت میللەت لە دەسەڵاتدارانی دەوێ وەکو میللەتەکەیان بژین دەبێ وەکو من بێ کارەبا بن وەکو تۆ بێ موچە بن دەبێ وەکو تۆ بێ ئاو بن دەبێت وەکو تۆ قەرزار بن نەوەکو ئەوان لە ئاسمان و خەڵکی لە نەهامەتی و لە گرانیدا بێ کاتی خەندەقیان هەڵکەن بە دەوری مەدینەدا پێغەمبەری خوا صلی الله تعالی علیه وسلم لە ناڕەحەترین شوێنا بوو کاتێ بەردێکی گەورە هاتە ڕێگایان ئەفەرمێ پێغەمبەری خوا خۆی بۆ خۆی دەفەرمێ ئەنە نازلون ثم قام وبطنه معصوبة بالحجر والله دەفەرمون کاتێ پێغەمبەری خوا بەردە گەورەکە هاتە ڕێگەمان بۆمان نەدەشکا خۆی برد نەبوو خۆی ڕێگر نەبوو خۆی چارەسەرکار بوو چووە ناو چاڵەکە و بەردەکەی شکان واللهی دەفەرمون کە هاتە دەرەوە بینیمان ناوسکی بەردی لێبەست بوو سەحابەیەکی ئازیز دەفەرمی خۆم پێ نەگیرا داوەتی پێغەمبەرم کرد خواردنم بۆ دابین کرد ڕۆشت سکی خۆی تێرکا واز لە شوێن کەوتو و لە پێشمەرگە و لەو سەربازانە بێنێ کە لەگەڵیدان فەرمووی نا بەخوا پاروێک ناچێت دە دەمی محەممەدی کوڕی عەبدوڵڵاوە هەتاوەکو هەزار سەحابە لەم مەیدانەدا پێی تێر نەبێ کە هەر هەمویان وەکو موعجیزەیەک پێی تێر دەبن ئا لەم ساتەوەختەدایە دڵسۆزی پێغەمبەری خوا بۆ شوێنکەوتوانی پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام گەنجێک دێتە لای تازە ژنی گواستووەتەوە ئەوا فەترەیەکە لە مەیدانی جەنگ و جیهادایە و خەندەق هەڵدەکەنن و ئیسلام و مسلمانان دەپارێزن ئەی پێغەمبەری ئازیز ئیزنم دەدەی تازە ژنم گواستووەتەوە ڕێگام پێ دەدەی بگەڕێمەوە نێو خانەوادە و خێزانم بەخوا زۆر دڵم لایەتی سەرکردە یەک هاوڵاتی و هاونیشتیمان کێشەیەکی هەیە دێتە لایەن پێغەمبەرە ئازیزە چی پێ فەرموو فەرمی خود عەلەیکە سیلاحەک شمشێرەکەت چەکەکەت هەڵبگرە فإني أخشى عليك قريضا نەی فەرموو ڕێگەت پێ نادەم نەڕۆیتەوە گەنجێکە و دەبێ گوێی لێ بگرێ نە گوێی بابا و گوێی بگرێ ئەبێ ڕێزی لێ بگرێ فەرمووی چەکەکەت هەڵگرە بە وریاییەوە دەڕۆیتەوە من دەترسم قورەیضە جوولەکە لە مەدینەدا لە کەمیندان لە فێڵدان بەرامبەرمان ئامان ئاگات لە خۆت بێ ئیزنی دەدا بەرچاوی ڕوون دەکاتەوە گوێی لێ دەگرێ بەڵێ ئەمەیە بەڕاستی حکمی ئیسلام لە کاتێکدا ئەگەر حاکم بێ مافی هاوڵاتیانی خۆی بەم جۆرە جێبەجێ دەکات کەواتە سەرکردە دەبێ ئاوها بێ مافی ئێمەیە لەسەر سەرکردە نابێ کوێر بێ نابێ کەڕ بێ نابێ لاڵ بێ سەرکردە دەبێ فرمێسکی دایکان ببینێ سەرکردە دەبێ منداڵە ونبووەکانی هەڵەبجە ببینێ سەرکردە دەبێ فرمێسکی چاوی کچێکی هەڵەبجەیی ببینێ بەبەر چاویانەوە بڕواتەوە بۆ دەرەوەی وڵات و پێی یەکلا نەکرێتەوە سەرکردە دەبێ ناوی ئەو مناڵانەی کە دۆزراونەتەوە یەکلای بکاتەوە دەبێ پێشمەرگەی تاقانە ببینێ دەبێ خەڵکی قەرزار و مەنکوب ببینێ نەک لە خەمی کولێرە و کورسی خۆی دابێ ئیتر میللەت چی بەسەر دێ و لە چ ناڕەحەتیەکدایە ئەمە پێی ناوترێ سەرکردە بەڵکو بەڕاستی ئەمانە ستەمە و لە میللەت دەکرێ کەواتە لە کۆتایی ئەم وتارەدا ئەم وتارە پێمان دەڵێ میللەت چییە پێناسەی ئیسلام بۆ میللەت ئەوەیە کە میللەت شوانی دەوێ شوانی پاسەوانی دەوێ ڕەنج و دڵسۆزی دەوێ پێغەمبەری ئازیز و ئیسلام تێمان دەگەیەنێ دەبێ لێپرسراوان حاڵی بن میللەت ئاو و نانی دەوێ بێستان و خەرمانی دەوێ بازار و ژیانی دەوێ بێ جیاوازی خزمەتی یەکسانی دەوێ بە دەسەڵاتداران دەڵێت لەبۆ دەسەڵات ڕامەکەن لێی ڕابکەن داوای مەکەن چونکە کورسی حکومڕانی ئەمانەتە کێ حکومەکەی عەدالەتە لە قیامەت سەری سەلامەتە بەڵام پادشای ستەمکار دەسەڵۆت و دەسەڵاتدار و سەرۆکی ستەمکار بەبێ کورسی و بەبێ پاسەوان دەوەستێنرێ پشتی دەشکێنرێ لە بەردەم بارەگای خوای میهرەبان بە میللەتیش دەڵێت میللەت دەبێت چاوکراوە بێ کاری بە ڕاوێژ و بە پرس بێ نابێت کەشتی وڵاتی خۆی کونکە نابێت سەروەت و سامانی خۆی بە هەدەر بە نابێت دژی دام و دەستگا و کارەبا و ئاو فەرمانگەی خۆی بێ ئەبێ میلەت زیرەک و حەقبێژ بێ نابێت سەر سەپۆلە و گێژ بێ وەک ڕانەمەڕ بدرێتە بەر بە دەمی تەڕ سەد کڵاوی بکرێتە سەر ورتەی لە دەم نێتە دەر چونکە هەر میللەتێ بەو جۆرە بێ هەمیشە بەشی زیللەتە پێخەمبەری ئازیز و ئیسلام پێمان دەڵێ خەواڵو سەرلەس خەواڵو سەرلەسەرین مەبن لەسەر گازەرەی پشت مەکەون چاوەڕوانی هەنجیر باران مەبن ئومەتی ڕەجەب مەبن ئومەتی ئیشکردن بن نە بۆ دنیا و نە بۆ دینن خوداش بڕیاری داوە هەر میللەتێ زەلیلی قەبوڵکا لە دونیادا بەشی زیللەت و لە قیامەتیشا کۆت و زنجیری نێو دۆزەخ و نێو جەهەنم دەکرێ خوایە بە خاتری ئیسمی عەزەمت بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت یا ئەڵڵا ئیمانمان پارێزراو کە خوایە لەسەر ئەم ئیسلامە شیرینە بمانژێنە خوایە شانازی بە ئیسلامەوە دەکەین خوایە بەم ئیسلامە عەزیزمان کە خوایە ئەو ئیسلامەش بە ئێمە عەزیز کە خوایە بەس بە خزمەتکاری ئەو ئیسلامە قبوڵمان کە یا رب العالمین ئەو ئیسلامە بکەرەوە بە حاکمی دڵمان ماڵمان وڵاتمان خوای پەروەردگار وا لە دەسەڵاتداران کە مافی ئێمەی هاوڵاتیان دابین بکەن خوایە بۆ خاتری اسمی عظمت حکمێکی عەدالەت بگێڕەوە بۆ میلەتەی ئێمە خوایە بمانکە بە هۆکاری گەڕانەوەی حکمی عەدالەت یا رب العالمین خوایە دەرگاکانی خێر و ڕەحمەتی خۆت زیاتر و زووتر و زۆتر لە میلەتە بکەرەوە خوایە ئاگری شەرمان لە دوور بخەرەوە دۆستی خەڵک و خاکی کوردستانە خوایە موەفەقی کە خوایە ئەوەی حەزی لە شەڕە خوایە ئەوەی حەزی لە پەرتەوازەییە خوایە ئەوەی حەزی لە دوو ئیدارەییە خوایە ئەوەی حەزی لە ماڵکاولی میللەتی کوردە خوایە دەست و زمان و چاوی لێ وەربگرەوە یا رب العالمین خوایە بۆ خاتری اسمی عظمت بمان کە بە خزمەتکاری دینەکەت لە گوناهی من وەم جەمعە خۆش بە هیدایەتی هەموو لایەکمان بە اللهم آمین اقول قولي هذا أستغفر الله لي ولكم ادعوا الله وأنتم موقنون بالإجابة